چی ڕووی داوە لەچی دەترسی چۆن نەترسم هەڵبەتە دەترسم ئەو پیاوە بە دوامانەوەی وەکو من و تۆ بەکرێ گیراو نییە ئەو پارە و هێز و تۆڵەی هەیە ئەوە دێوە ڕزگاری بۆ بە دوامانەوەیە چۆن نەترسم ئەوە دێوە دێو دەیەوێت تۆڵەمان لێ بکاتەوە چۆن نەترسم لەو کاتێ دەزانێت فەرهاد زیندوە ترسی لێ نیشتووە لە بەیانەوە چوە بە بازار ئەوە ساعتێک کە نەگەڕاوەتەوە هیچ هەواڵیشی نییە ئەوە شۆژە ترسی؟ بەدەست خۆم نییە فەرهاد مێردەکەم بناسێتەوە هەتا نەیکوژە وازی لێ ناهێنێ لەگەڵ بڵێماڵەی ئاکسۆیلۆکان چەندین ساڵە دژمندارین و یەکتر دەکوژین و تازە بە تازە دەترسێ درز لە ئێمە ناوەشێتەوە گەرە ترسن بڕۆنە شوێنێکی تر لێرە مەمێنن ناتۆبە گەر بژمری ماڵ و حاڵمان ئێرەیە ینی مەبەستمەوە بۆ ئەو فەرهادە بەڵێ فەرمو منی یوسفم سڵاو خاڵە چۆنی هەواڵێک دەنگێک هەیە دەربارەی فەرات بەر لە چەند ڕۆژێک هاتۆتە ئێرە وەک بەرازێک سەلامەتە بەڵام کێشە هەیە دەربارەی بەکرد بەکرد بۆچی چی بۆچی هەیە لە بەیانی زووەوە دیار نییە شەویش لە ترسان خەوی لێ نەکەوتووە لە چیە ترسێ لە چێ شەرمیش ناکات لە فەرهاد دەترسێ کە هاتەوە بە بەکر بڵێ، ترس لای ئێمە تاوانە، سزاکەشی کەم نییە. پێویست ناکا وای پێ بڵێین. بەکر لە هەموومان باشتر دەزانێ ترس و دوژمنکاری بەرامبەر بە ئێمە سزاکەی چییە و ئەو باش دەزانێ. جارێ باسی کارەکانی لای خۆت بکە. لێرەش کارەکان باش ناڕوا. ڕەشید ئاشنا بێتەوە و کچەکەشم لێم تۆراوە. کە کارم تەواو ئەگەڕێمەوە خاڵە گەر پەلە نەکەم فەراد وا ئازانی منیش لە ترسا ڕام کرد دواتر با لەسەر منیش نەسەلمێ من بەڵێنم بە سیناندا پرسیشم بە بێریڤان نەکرد دواتر کە کچم ئەو شتانەی زانی پێ رازی نەبوو خوا شاهیدا بەڵام نەمتوانی پەشیمان ببمەوە هەڵی منە کز بە ئێوەدان کزدان بە فەرهات ئاکسۆل و شەرەفێکی گەورەیە بۆ ئێمە ئەو ڕۆژە بێریڤانیش بە سینانی گوتووە کەمە سەر ناگرێ دەزانی خەڵکی ناوچەکەی ئێمە کە لە ڕق و سەرشێتن سینانیش مافی خۆیەتی گەر زۆری لێ بکات بەڵام ئەگەر بێریڤان خۆی بەدڵی نەبێت هەرگیز ئەم کارە سەر ناگرێت من ئەمەم نەدەزانی دامانەوەی کچەکەمان تا هاتایە ئازار بکێشێ سپاس. هاوەتێتی ئەگەر یارمەتی بدەن ئەمێ لەگەڵ بێریڤان کەمی قسە بکەم بێگومان فەرمو کوڕم ناوچوان یار دوکمانوە بوو بیر دەکەوتێت هێرت بیرەمێنێ ئەگەڕێتەوە لام ئەوە هاتم هاتم تۆ بم دەیت ڕازیت چون پێ بکەین چارەنووست چارەنووسمە قەدەرت قەدەرمە پورە حافز تۆزێک من ساغا نەیتوانی ئامادە بێ بۆیە من من کچەکەتان بێریڤان لەسەر ئەمری خوا و قەولی پێغەمەر لە ئێوە باوکی ئەو داواکەم دڵی ئەو کۆشکێکی ناسکە زوو دەشکێت تکایە دڵی مەشێنە لەمە دو ئامانەتی تۆیە ئەو ئەمانەتە وەک چاوم ئەپارێزم دڵتان لە لای نەبێ لەمە دو بێریڤان حەڵاڵی منە ئەو بێدای گەورە بووە کۆچێکی یەتیم بوو لە باوکت وازبێنیم کردی وتی شەرەفە بۆی مەکستان پێ بدەین. گوێم لێ بوو ئیتر لەمەو لۆ هەر ڕۆژ ئەژمێرم. ئم، تا ڕۆژی زەماوەند. ئم، تا ڕۆژی زەماوەند. گەر فەرهادت بینی لەسەر خۆ هەڵسەوە سەر پێ باشە هەرگیز سەیری من نەکەی باو ناپیاوە نەزانێ باشە چاوەڕێکە تا نزیک دەبێتەوە ئەوەندە نزیک بێتەوە تا بەرگولەی بدەم لەسەری چاوی دڵی هەموو شوێنێکی خۆیان لە چاوی دەرپڕێ سەریەوە قەدرەکە خەلیل کێ بە بیریا هات وا بەو جۆرە ژن بهێنم منیش سرم سوڕماوە خاڵە لە کاتێک چەندین کچی خانەدان و نادار چاوەڕێت بوون وانە بۆە من ژنم نایەنە چاکێ کرد باش کاری تێکردم ئەزانی دیلێ کردوم بەڵام شتیوام لێوە شێتەوە وانە تۆزێک لە مەشدانێ ئەوە شتەکانم هێنا هەزار ئەوە چیتە ناڕەحە دیاریت سینان بەردەوام لە خەیاڵمە دەترسم واز لە بێریڤان نەهێنێ و کارێکی شێتانە ئەنجام بدات هەزار چۆن ناترسی ئەوەی من بیزام سینان تووشی سەد بەڵامان دەکات ئەو ئاسان ڕازی نابێت وا وازمان لێ ناهێنێ دەبا بزانم چی ئەکات هەرگیز ڕازی نەبووم بۆ کوڕە و نەچۆدڵمەوە سینان پیاو بێت نابێ ڕەفتاری خراپ بنوێنێت. باوکی بەڵێنی داوە وتی کچەکەمت پێدەم پێریڤانیش دەنگی نەهات و ڕازی بوو ئێستا و دوو ڕوویە ئەو پەشیمانە چییە؟ ڕاستەکەی حەقی تۆ ئێسینان پەشیمانی لەوانەوە شێتەوە بەڵام هەرگیز لە من ناوەشێتەوە ئەو شکورەیە قوبول ناکرێ من چۆن وا ڕازیە بم تە شتێک لە خەیاڵە سینان نیەتت چییە؟ بە زۆری وایان لەکەم بەڵێنەکەیان جێبەجێ بکەن بێریڤان ئەڕفێنم ئێوەش ئەبێ یارمەتیم بە هەموو بەیەکەوە کارەکە چارەسەرەکەین دوایی ژەوانکەی خۆیان گەر ڕازی بوو نەگەڕێمەوە زەماوە دەکەم گەر ڕازیش نەبوون کچەکەیان بۆ نێرمەوە ترە و کاتە با بۆ خۆیان بۆ شوورەیە بژین وانە؟ نایەت بێهودە چاوەڕێ دەکەیت تەنها کاتمان دەگرێت با بڕۆین گەر هاتەر پەیوەندیم پێ چاوەڕێ دەکەین هەر دێت هەرکە هات وەکو چۆلەکەیەک بەری دەدەبەوە ئینشاءله لەگەڵ خاڵم و پورم قسەم کرد ئەوانی ژەوەیان پێ باش بوو دوایین بڕیاریشم هەر ئەمەیە لەوێ زەویەکان ئەفرۆشین و ڕوو ئەەکەینە دەوروبەری ئیستەمبول لەبری زەوی ئامێر کارگا کاری هاوچەرخ باشترین ڕێگای پارە قازانجکردن ئەمە دەتەوێت چی بڵیت لە بری ئەوەی کۆمپانیایش تاس دامەزرێنم ئەمەوێ ببمە هاوبەشی ئێوە. لە بەرامبەر پشکەکان لە ئێستاوە پارە ئەدەم. یەکەم جار دوو ملیۆن دۆلار. گەر لە دژی فەرهاد داواکە ببەمەوە پارەکە ئەکەمە پێنج ملیۆن دۆلار. تۆ ناکەمە هاوبەش. ڕۆژێک دەست بەسەر کۆمپانیادا دەگری و دەرمان دەکەی. ئەمە گاڵتەیەکی بێتامە. لەگەڵم دووڕوو سپڵە بوویت. هیچ متمانەم پێت نەماوە. هەموو ڕێگەیەکم لەگەڵ تاقی کردەوە چیتر ڕێگا نادەم سوکایەتیم پێ بکەی ئیتر سەبرم نەما لەگەڵ تۆ منیش ئەوەم دەوێت قەیرانی دارایی مەلاسێکی زۆر خراپە قەرز بە زیادە وەردەگرین تۆش ئەو دەست پێشخەریە گرنگەی برات قبول ناکەیت پێم ناڵێت بۆ ڕازی نەبوویت دەمت داخە ئەگەر ناجوێن بە تۆشەدەم لەسەر داوای قودرەت پیلانی کوشتنی فەرادم داڕشت ڕوبەڕوو قسەتان کردیان بە ڕێگایشت فەرمان وەرگرت ڕوبەڕوو قسەمان کرد لە کوێ قسەتان کرد لەسەر ڕێگای دەرەوەی ماردین یەکتریمان بینی ڕێنمایەکانی پێوتم و ڕۆیشت سڵاو گەورەم، فەرات حەیدەری بەکرێگیراوی گرت و دای بە دەستی پۆلیس. حەیدەری ناپیاویش دانی بە هەموو شتێک داناوە. باش نەبوو. نەدەبوایە متمانە بە حەیدەر بکەم. چارەیەک فەرمانێکت هەیە؟ چاوەڕێ ئەکەین. تا ئەگەڕێمەوە بۆتان نییە لەگەڵ هیچ کەسێک قسە بکەن. خۆتان تووشی هیچ شتێکی تر نەکەن باشە؟ سەرساو گەورەم. بەیانی تەلەفۆنت بۆ ئەکەم. بۆ حەیدەریش پلانێکم هەیە بڕیار درا بە گرتنی تاوانبار کە دانی بە تاوانەکەیدا ناوە هەروە بڕیار درا بە نردنی تاوانبار بۆ دادگای باڵا مەگری پێویست ناکە بگری نەفرەت لە تۆ لەم نیس بۆ منداڵە دەگریم بەڵێنت پێ دەدەم بەردەم و دێمەوە بەخوای ڕۆی تەلەفۆنیشی نەکرد فەرهاد پیایەکی گەورە و گرانە بێگومان هەزار کاری هەیە کچم ئەبێ لای پیاو چی گرنگتر هەبێت لە خۆشەویستەکەی واتەمنی خۆش ناوێ لە ئێستاوە بیر لەو شتانە بکەیتەوە لە داهاتوو حاڵت باش نابێ کچی خۆم بەگومانم لە ئەشکەنجەدا کە بەیانی قسەتان کرد چەندین ساڵە لە شەڕ و کوشتن و بڕین هیچ شتێکی ترمان نەبینی کارمان بەس شین و ڕۆڕۆ بووە ئێستا کاتی زەماوەند و ئاهەنگە بەقەد تۆ دڵ خۆش نیم بۆچی پورێژان ئەترسم کچێکی باشت دەست نیشان نەکردبێ ئەوە ناحەقیە پورێ ئەگەر بێریڤانە بناسیایە باوەڕ ناکەم تۆ ئاوا بڕیارە لەسەر بدایە. تۆ کوڕێکی خاوەن بڕوانامە و دەوڵەمەنیت. بەریڤان لە گوند لە دایک بووە هەر لە ویاس گەورە بووە هەر لە ویاس جیاوە. لەوێ لە دایک بە بەڵام زۆر لە ئێمە پێشکەوتوترن. ستی وا چۆن نەبێ. ئەگەر بتوانێت پیاوێکی وەکو من بۆ خۆی ڕابکێشێ کە هیچ کچێکی خاوەن ناوبانگ و دەوڵەمەند بۆی نەکرا بەڵام ئەو کردی. تۆ ئاسان هەڵا خەڵەتەی جارێبا لەسەر خێر بێت با بە بوو کەم ئاسابینە پورێجان لە کارێکی واگرنگ هەر ئەبێ ئەمە لە لابێ پێویست ناکە بە تەنها توانم بیکەم بابە وەرە وەرە وتم هاوار مەکە بێریڤان ئەبێ لەگەڵ مابی وت بێدەنگ بە بێدەنگ بە بێدە ڕۆ پەشیمان بوویتەوە بابا پەشیمان بوویتەوە سینەی باش بۆ تەلەفونە هەیە گینا حاڵما خراپترە بوو فەرهاد نابێ بزانێ ئەگینا ئەگۆڕێ بەرامبەر و سار دەبێتەوە واز لە سینانیش نایەنێ بێ سزا بەڵێ فەرمو ویستم گوێم لە دەنگت بێت خوا تووڕە نەبوویت منیش وێسم گوێم لە دەنگت بێت بەڵام تەلەفۆنم کرد بەڵام وەڵامت نەدامەوە لە بوندەکە زەماون بوو تۆزێک ئەبێ هاتینەوە گوێم لە تەلەفۆنەکە بوو ڕام کرد فریە نەکەوتم داخرایەوە خۆزگە لەوێ بووی شایەکی خۆش بوو ی خۆمان خۆشترە بێ بێری ڤانەکەم ئینشاالله شاوشات بەخێر بێ بۆ ناو دڵ و ژیانم. تۆ ڕازی بیت ببی بە هاوسەری فەرهادی کوڕی ئاکسۆی بەڵێ تۆ فەرهادی کوڕی ئاکسۆی ڕازیت هاوسەرگیری لەگەڵ بێری ڤانگیرجان ئەنجام دەیت بەڵێ بەپێی ئەو توانایی دادگا پێمی داوە بڕیارم دا وەک ژن و مێر دەست نیشانتان بکەم. سەقەت بوونی قاچی زۆر ناڕەحەتی کردووە پەرێشان بووە فیلیس دەڵێ شەرم لە تۆش ئەکەم و ئەگری ئێستا سێزدە ساڵە دوای چەند ساڵێکی تر کە گەنج بوو ئەترسم ناڕەحەتی وای لێ بکەم کچە شتێ لە خۆی بکات ڕاشکاوانە ئەڵێم بێ ئومێدم بەڵام ڕۆژێک هەر بیهێنا با بە دکتۆرێکی باشی ئێسقانی نیشان دەم کۆتایی ئەم هەفتەیە هێنم ژیان چەند پڕ لە زەحمەتیە بە خواردنەوەش ئاسان نابێ واز لەمە بێنە تۆزێک ببە دکتۆری خۆشت ئاخ تکات لە یەکەم وا لە خۆت مەکە ساڵح هیچم لە دەست نا بووم بە قدرەت قدرەت قدرەت مردنی ژنەکەم ڕوخاندمی وێرانی کردم ئێستاش خوشکەکەم جیابەتەوە بەڵام مێردەکەی واز لێ ناهێنێ و سرێشەکە هەر بۆم نا وەرە لەگەڵ ئێمە بژی ئینجا دەزانین سەرێشی ڕاستی چۆنە فەرهادێکی پیاوکوش بەردەوام بە چەکەوە لە بەرامبەر دبی ئینجا بتوانە بژی بەر لە چل ساڵ ئەو کاتەی بووم بەندایەک دەروێش ئەمەی لە مل کردم منیش چاوەڕی تۆم ببیت بەدایک بە زووترین کات پیرۆزە ئێشاڵە ئێشاڵە پۆرە حافیزە منیش ئەمەمەوێت وا دیارە نەنە گوڵشا زۆر ناڕەحەت بووە کە تازە بووک بووە ئاکسۆیلۆکان مێردەکەیان کوشتووە و کە چل ساڵ لە ژیانی دۆزەخێک خراپتر بوو بێت چاوەڕێ چی لێ دەکەیت چاوەڕێ دەکەم ئافرەتەکان ئاشتی خواز بن کەواتە تۆ ببە بە نمونە بۆ نەنکم جارێ بە ئێمە ئاشت بینەوە باش بزانە ئەوەی ئەو سێدان بە منتان کرد تا تۆڵەتان لێ نەکەمەوە هەرگیز ئاش نابمەوە نا چاومان ڕۆ ئێستا پێت دەڵێم ئۆ کا قدرە چاو بەخێر بێ ڕێزم هەیە بۆت بەڕاستی چاوەڕێم نەدەکرد بەڕاستی منەتبار گرنگ نییە ئەوەی پێویست بوو کردم چی بووە چیت کردووە خۆت دەزانی کاتیەوە هاتووە قەرزی 500 هزار دلارەکە بدەینەوە زۆری نەمابوو سوودەکەی دووقات بێتەوە. کەمێک بەر لە ئێستا لە بانکەوە پێیان گوتم کا قدرت بە سپاسەوە قەرزەکەی داوەتەوە ئەو قەرزەی داتەوە لە قەرزی تۆ و خاڵ و نەنکم کەمی دەکەمەوە تەنانەت یەک فلسی لە گیرفانی خۆی نەداوە هەڵمە خەڵەتێ قەرزەکەی بە پارەی من داوەتەوە هیچی تر تۆ تەنها ئاژەڵێکی ئەوە کاری قودرەتە ناپیاوە. تاو بڕایەوە ڕۆژێکی تر هەڵهات هیچ خراپەکاریەک ئیتر ئێمە ناترسێنێ بێریڤان ژیان هەروایە لە ڕۆژی باش لە ڕۆژی خراپ لە نەهامەتی لە خۆشی هەر هاوژیان میت تەنها جیابونەوە نەبێت ئێشاڵا هەریت کە نەبێت زەماوەندەکەیان لە قورگیان هاتەوە دەر ئێستا ئارەمەم لە دەست دێت بەڵامەی بینەوە کە لە کۆتاییدا بێریڤان هەرە بێبێی من تۆ چەند بە زەرگیت هاوڕێ لەو قەرەباڵغیە بێ ئەوەی کەس ببینێت چۆن خۆت ون کرد ناخێر بۆ نەخێر چارێ نا ئەوە یانە چی؟ تا ئێستا دەستم بەدەستی هیچ کورا نەکەوتووە باڕابێم لەگەڵ تا جارێ ئاوا چۆن لێ ڕایت بێریڤان لەگەڵ کاتا کە لەگەڵ تۆ بم ئەوە نییە لای منیت لەمە و دو هاوسەری منیت پێم وتی ئەترسم شارمەکەم ئەچی بکەین ها؟ وەرە سیرکە ئاخر بێریڤان وەرە بەڵام تۆ لەم ژوورە ئەخەوی بۆ؟ وازانیە گەر لەگەڵت بم لێت نزیکە بمەوە؟ دەبێری ڤان بەسە واز لەو شتانە بێنە دەی وەرە هۆیەکی تریش هەیە ئەوە ڕوویدا ئەم شەو بیرم ناچێ بۆمبەکە ئێستاش لە گوێ مەزرینگێ هەستەکەم زۆر خراپم دوای بی ساڵ زەماوەندێکیان پێ ڕوانە بینین ڕاست دەکەیت. بەڵام بەسەریانەوە ناچی هەڵبەتە بڕۆ بخەوە ئەوەی ڕوویدا لە یادیکە تا ئەو کاتی تۆ ڕازیە بیت چاوەڕێکم ئەمە قەر لەبیر ناکەم هیچ کارێکت نەما لێرە دەی دکتۆر دۆزیۆ منداڵەکە لەبار برد؟ پێم کوتی دووگیان نیم. تەنها ویستم تاقی بکەمەوە درۆیەکی سپیم کرد باوەڕ ناکەم بەیەکەوە دەڕۆینە لای دکتۆر چۆن باوەڕ ناکەیت خۆترت لەگەڵ ناکەم من گومانم هەیە دەی زووکە خۆت بگۆڕە چۆن نەتوانی وادڵم بشکێن بۆات لاتوە خێراکە خۆت بگۆڕە با بڕۆین فەرموو پایانی باش گەورەم دوای دوو ڕۆژی تر دانیشتنی دەدگایت هەیە ئەکسۆلۆ سکاڵایەکی تازەی پێشکەش کردووە بە هەوڵدان بۆ کوشتنی تاوانباری کردویت کاگیسفی خاڵت پێڕانەگەیاندیت نا پێی نەگوتو دیسان شێت بفەرات کوشتنی چی چێ چێ بەکرێ گرتووە گوایەکێکت بەناوی حیدەر ئۆڵتان بەکرێ گرتووە ئەو پیاوەی دەست بەسەر کردبوو لە پۆلیس وتەی پێداوە حەیدەریش گیراوە گیراوە خراپە لە مەیخانەکە ئاهەنگی دەگێڕاو کسەلۆ شتی زۆر ناڕەوای دەگۆ دەربارەی تو ئەی چ بوت وا دیارە جەلی هاتووە ماژەڵە ڕۆژ دادگایەکە هەر دەبێ ئامادەبیت باشە هەر ئێستا گەڕێمەوە فەرموو وەستە فەرات فەرات هەستە وەرە دێ چی ڕێیاوە؟ وەرە لەگەڵم زوو بۆ سەر جێگاکەم چی؟ دەی زوو بۆ زیێتان کێشە ئێمە خۆمان نەهاتین باشە دەی ئەوانە دانێنەوە بڕۆنە دەرەوە دەی خەرا دەی دەی خە دەرگاکە داخ ئەرێ تۆ بۆم لەکەی بێریڤان چاکت بۆ بێنم ئا بم مەرێ دەست و قاچەکانت ماز دەکەم هیچ باسی من مەکە لە دادگا پارانەوە لە تۆ ناوەشێتەوە بەکر شوورەیە بەندی فەرمان بووم هیچ سوودێکم نەبوو لەو کارە ئەوەی بیکەی لە چاکەی خۆتە تەواو هەرەوەندە نەخێر کا قودرەتیش قسەی هەبوو بۆت زۆر گرنگە چی دەڵێت لەگەڵ تۆ معاملەیەکی مردانەمان کرد پارەکەت وەرگرت بەڵام کارەکە تەواو نەکرد وتەکانت لە دادگا کۆتایی دیاری دەکات ناچارم مەکە لە دژی تۆ بۆ تۆ لەگەڵ یەکێکی تر ڕێک بکەوم تێگەیشتم ئەوانەی لە دژی من شایەتیان داوە هەمویان پیاوی فەرهادن شوفێرەکە شەوکە شوفێری خۆیەتی فەتحی بەقاڵش خەڵکی گوندەکەی خۆیەتی هەمویان لە قازانجی فەرهاد شایەتی دەدەن هەمویان درۆ دەکەن تۆش لەو وتەیە کە لە پۆلیس دات دانت بە تاوانەکانت داناوە ناچار بووم گەورەم بۆ کێ مەجبوری کردیت فەرات بە کوشتنی خێزان و مناڵەکەم هەڕشەی لێ کردم درۆزن هیچ و پوچ من ترسام ئەوەی فەرمانی پێکردم لە وتەکەم وام گوت درۆزن ناپیاو هەیبێ نامۆس لە شوێنی خۆت دانیشە جەنابی دادوەر درۆکە دانیشە لێم نەپاڕایتەوە ئەی نەدوت قدرەت بەکرێ گرتووم نەگریایت ها ناپیاو نەخێوە نییە ئەی میکرۆ بوازانین باسانی لێ خۆشە بم بم وازانین لێت خۆشە بم ها ئەوە دەرکەنە دەرەوە بەڵام جەنابی دادوەر درۆکە بۆ دەرەوە درۆسەرمە بە دەرەوە بە دەرەوە وازانی تەواو وازانی بڕایەوە کوڕە و کارە ئاوە تەواو ئەو بەکرێ ژراوە بێ قیمەتە پەشیمان بۆ لە قسەکانی هەمووی گۆڕی منیش خۆم بۆ نەگیرا و هاوارم کرد بە سەریا ئەمەیە خێزانەکەی دەبێ ئەو بێ دڵی خۆشە بە مافرەتە و زەماوەندەکەی